بە قسەی ئەکا ئێمەش ئەبێ وەکو مسلمان ئەیڵێنەوە ئەیڵێنەوە ئەبێ وابێ خوامان لە هەمووان خۆشترەوێ خوا جلەوە علا لە هەمووان گەورەترا بە تاکی دەبێت کەلامەکەشی لە پێش هەر هەموو کەلامێکەوە بێت ڕێز لێگرتنی حرمەتی احترامی لەبەرکردنی خوێندنەوەی ئیمان پێهێنانی وەکو ابنکەسیر فەرمی ڕحمەتی خوای لەبێ لەگازندەکەی پێغەمەری خوا عليه سەلات وسلام کەوتی وقال الرسول يا رب إن إن چی إن قوم اتخذوا هذا القرآن مهجورا واتە تۆ قورآانت بۆ ئێمە هێنا ئەو قەوما پشتی تێکرد لی تۆراوە لە قورآان تۆراون ئێستەژەوە تا عالم هەمووی لە قورآان تۆراوە لەسەر ئەو عرزە دەوڵەتێکم بۆ بێنە لەسەر ئەو عرزە کەسانێکم بۆ بێنە کە غەم و هەمیان ئەو قورئانە بێ و بەرزی کەنەوە بڵێن موسڵمانی نەوەرن با لەژێر سێبەری ئەو قورئانەیان ژیان بەرینە سەر مەگەر کەسانێک هەبن لەبەر خاتری خوای تەبارک و تەعالا بە تاک یاخود کەسانێک هەبن لەولا و لەولا بەڵام بزانە خەڵکی چۆن تەماشایان دەکەن هەر قورآانت بەرز کردەوە چۆن تەماشا دەکەن کە ئەوە ئەو پەڕی بەدبختی خەڵکە ئەگەر پشکەنە قورآانەکەی خخوای تەبار و تعاالە قورآن بۆچی هاتووە برای بەڕێزن ئەدی پێم بڵێن بۆ ئەوە نەهاتووە بیکەینە دەستوری ژیانمان بۆ ئەوە نەهاتووە بیکەینە حکومڕانی لە نێوانمان بۆ ئەوە نەهاتووە بیکەینە لابردنی غەم و خەفەتەکانمان قورآانی پیرۆز وەکو لەما فەرمێ هەمووی باسی یەکخواپەرستیە هەمووی لە وشەی یەکخواپەرستی کۆ دەبێتەوە یەک خوا بپەرستن هەموو پێغەمەران لە بەرخاتریەوە هاتون عليه مسلات وسلام خوای تەعالا کە ئەم سەر زەمینەی داناوە کە پێغەمبەرانی ناردووە ناو بە ناو لە دوای یەک لە دوای یەک قەومەکە لە کەلامی خوا دوور کەوتونەتەوە ئەوەی خوا پێی وتون جەلە وعلا لێی دوور کەوتونەتەوە هاتووە پێغەمبەرێکی ناردووە کتابێکی لەگەڵ ناردووە بەو کتابە پێی وتووە شوێن ئەو کتابە بکەن ئەو کتابە هەمووی باسی یەخوا پەرستیە لەبەرەوە قورآن کەتەلۆکی سیارە و تیارە و کەتەلۆک و کەتەلۆک و هەندەسەی فلانشت و فلانشت نییە وەکو زۆر کەس باسی لەیە کە ئاگادار بن ئیبن کەثیر فەرمووی ئەگەر ئیمانی پێ نەهێنی پشتت تێکردووە ئەوە تا زۆربەی زۆری حکوومەت ئیمانی پێی نییە ئیمان هەرەوە نێنێ بڵێ قورآن لای خوایە ئەوەی کە ئیشی پێ بکەیت کوایش بە قورآانەکرێ پاشان ئەگەر ئیشی پێ بکە دەبێ بۆ خوا بیکە نابێت لە بەرخاتی هیچ کەسێکی کە بیکە حەدیسمان هەیە ئەفەرمێک کابرا دەهێنرێت لە ڕۆژی قیامەت قورآانی هەموو لە بەرە جوان جوان ئەی خوێنێتەوە ئیشیشی پێکردواڵێ خوای تعالی فەرمێت تۆ چیت کردووە لە دنیا دەڵێ قورآانەکەی تۆم خوێندەوە ئیشم پێکرد دەڵێ درۆەکەی بۆ ئەوەت کرد کە خەڵکی پێت بڵێ ئافرین بۆ ڕیاو سمعە کردت بۆی پێ بڵە عالمێکی بەرزە بڕۆن بیخەنە ناو جەهنەمە یەکەم کەس ئەوە ناخرێنە ناو جەهنەمەوە ئەمە خوێندێتەوە ئیشی پێکردو بەس مەبەستی خوا نەبووە پێی مەبەستی ئەو بۆ پێ گوتری عالم ئەی ئەوەی کە پشتی تێکردو هەر جۆشی نایەت و هەر ئیشیشی پێ ناکە بەڵکو بگرە ئیشی پێ بکات بەو پەڕی مجرمی لە قەڵەمەیە ئەم ڕەوانیە ئیش بە قورآن بکرێ کەسێک بێ ئیش بە قورآن بکرێ ئەو کەسە بەچ لە قەڵەمە درێ بە ئێواڵێ بەو پەڕی ئینسانی تاوانبار و مجرم دەڵێ نابێ وا بکەی ئەڵێ قسەی خەڵک لە پێش قسەی خواوەیە ئەفەرمێ ئەم قورآانە هەمووی لەبارەی یەکخواپەرستیەوەیە دەکرێت بە سێ بەشەوە ئاگادار بن ئەمە چەند جارم قسەیمان کردوەوە بەس هەرمانێ بیکەینەوە چونکە وتنەوەی ئەو جۆرە قسانە لە دڵا باجێ گیر ببێ بزانی قورآانەکەت باز لە چیەکە قورآانەکەت یا باز لە ڕب العالمینەکە ئەو پێ دەڵێ من تۆم دروست کردووە، من تۆم بەخێو کردووە، من تۆ بەڕێوە ئەبەم، من کەون و کایناتەکەت بۆ بەڕێوە ئەبەم، من بارانت بۆ ئەبارێنم، من زەویت بۆ سەوز ئەکەم، من هەموو شتێکم بەدەستە، کەس هیچی بەدەست نییە لە من زیاتر، دە بمپەرستە، دە من خوای تۆم، بە قسەی من کە بە قسەی کەسی تر مەکە، لا تعبدوا الا اللە. اللە تعبدو الا اللە کەسی تر مەپەرستن بە قسەی کەسی تر مەکەن لەسەر ڕێبازی کەسی تر مەڕۆن الا اللە نەبێ قورئان باسی ئەوەت بۆکە هەل لە ضمنی ئەوەیە کە تەوحید و یەک خواپەرستیە باسی ئەوەت بۆکە کە پەیوەستە بە رب العالمین پێت ئەڵێ ئەوە ناو و صفاتی جوانیە ناوی جوان و صفاتی بەرزی هەیە تێی بگە بزانە لە خوای خۆت شارەزابە خوا خۆی پێ ناسێنێ تۆش بڕۆ لە قورآانەکەی خوا بناسە بزانە خی تەبار و تعالا بەشەرە نەخێر بەشەر نییە خی تەبار و تعالا هەچیەک تۆ تەسەوریکەی ئەوە نییە ها لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد نە ئەولادی هەیە نە دایک و باوکی هەیە هیچ کەس وەک خوانە ئێمە ئیمانمان پێهێناوە تۆ هاتوو ئیمانت بۆ خواهێناوە تۆ ئەی سلمێنی نەخوات بینیوە نەگوێت لە خوا بووە بەس قورآانەکە لە بینمانە هەیە ئەو قورآانە پێ دەڵێ من بەشەر نیم ئێستا زۆربەی زۆری بەشەرەکان لەسەر ئەو زەویە کێن ئەزانن کەەوە دینێکیان هەبێ و دینەکەشیان ئەو پەڕی بڕوپوج بێ نەسرانەکانن گاورەکانن ئەمریکایە ئەوروپایە کوێ کوێ کوێ هەموویڵێ خوا کوڕی هەیە زۆرترین کەسانێک کە دینێک ئەبەن بەڕێوە ئەوانن لە مسلمانان زۆرترن عەدەدیان بەڵام قورآانەکەی مەش ئاوهاڵێ کەواتە ئەوانە قومێکی کافری مشریکن ئەوانە خی تبارتەعاە لە قورآە فەرمێ وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم عیسا نەکوژرا سەلب نەکرا لە خاش نەدرا ئەوانە لە نەخێر خوا ڕاست ناکات لە سەلب دراوە لە خاش دراوە ئەو ئەوەیە کە تۆ پێڵی ئەمریکای هاتۆ ئێمە ڕزگارکە ئەوروپای کە تەمەدن و حەڵارەتی ئەوێ باشە تۆ لەگەڵ خوا ئەگەر علاقە خراپ بوو با هەموو ژیانە زێ ڕوزی و بێ با هەموو ژیانە خواردنی خۆش بێ و جلی جوان بێ کە مردی و چویتە لای خوا بۆ لای جلە و علا بۆ لای جەهنمێکی هەتا هەتایی نردی چی سپادەیە کاکە هەر کەسێک لە دڵیا خۆشەویستی ئەو کەسانە هەبێ بە هیچ شێوازێک ئیماندار نییە هەزار نوێژ و ڕۆژوش بکە کەس ناوێرێ بچێ بەلایە تۆسقاڵێکن کەمایەتیەکن لە ناو ئەم بوونەوەرەیە یەکێکن لە کەمینەترین ئەو دینانی لەسەر ئەو زەویە بەڵام بزانە بە قوت وێ چەند بەرزن بە حسابی خۆیان ئەوانە بریتی نییە ئیشەکە لە ئازایەتی و بوێری ها ئیشەکەی ئەوان سڕی سەرکەوتنی ئەوان یەک شتێکە بە ئێمە وتراوە لە قورآن و حەدیسەکەمانە پێیان وتوین خوای گەورە پێی وتوین لە قورئانا کە ئەوانە ترسنۆکن بەس کاتێک ئێوە لە دین لاتان ئێوە ترسنۆکە بن ئەوان ئازابن سربەرزی ئێوە و ئازایەتی ئێوە ئەی ئومەتی ئیسلام لە دینەکەتانە کاتێ دینەکەتان فرا ترسنۆکترین نەفەر دەرەچن ترسنۆکەکانیش ئازاترین نەفەر دەرەچن ئێستا وایە دەبگەڕێرەوە بۆ دین بزانم کێ پێتەوێرە لە نەسی حەدیث هاتووە گەر تۆ دینەکەت بەجێ هێشت خوا زەلیلت دەکات ئەو دینە ئەو ئەو زەلیلێت بەسەرا زاڵ دەکات لای نابا حتا نەگەڕێتەوە بۆ دینەکەی هابزانە ئەو قورآانە ئەوها ئەسما ئەو سیفات باز دەکات دەڵێ خوا کوڕی نییە ئەوە نەڵێن کوڕیانی کوڕی هەیە یهود دەڵێ عزەیر کوڕی خوایە نەسرانی ئەڵێ عیسا کوڕی خوایە تەنانەت هەردووکیان یانوو نحن احباء ابناء الله و احباؤه نەک هەر ئەوەندە بەڵکو ئێمە ئەڵێن ئێمە یەهود و نەسارا ئێمە کوڕی خواین ئێمە کوڕانی خواین خۆشەویستانی خواین خی تعالی بە پێغەمەر ئەڵێ سەل الله وسلم دەبڵێ خوا بۆ تعزیبتانیا بەدەستێمەکەوان سەیری شەجاعەتی پێغەمەر کە سەل الله عليه وسلم ئەمری فەرموو یەک بەشەر لە یەهود و نەسارا نابێت لە جزیرەت العرب بێ لە مشرکین نابێت لە جزیرەت العرب بێ هەموویانی مل شکان یەک بەشەر نەمایەوە لە ئاستی پێغەمبەر صلی الله علیه و سلم لە کۆتایی ژیانەوە ئەوەشی مایەوە ئەمری فەرموو کە نابێ بمێنن عمەری کوڕی خەتاب ڕزای خوا لێبێ هەمویانی دەکرد ئەوە انتقامی ئەوە ئێستا لێ مێسنەوە لە کاتی ئازایەتی و شەجاعەتا توانیمان ئومەتی ئیسلام ملیان بشتێنن دەریان کە لە وڵاتیش بەڵام لە کاتی زەلیلیمان ئەوان هاتنەوە زاڵ بوون بەسەرمان بەچی تۆ گەڕێتەوە بۆ عیزەتە بۆ دین و ئیمانە بۆ قورآان ئاگەڕێتەوە ئەوە نقطە یەکەم نقطەی دووهم قورآان باسی بکە و بڵێ مەڵێ و مەکەکە بکە بڵێ مەڵێ مەکە واتە ئەو شتێکە پێ دەڵێ ئەمرت پێکە ئەو شتێکە نەهیت لێکە ئەمانە حقوقی تەوحیدن مافەکانی تەوحیدن مافی ئەو یەکخواپەرستیەیە پێ دەڵێ نوێژ بکە، پێ دەڵێ ڕۆژوو بگرە، پێ دەڵێ زەکات بە، پێ دەڵێ حەج بکە، لوت بەر زەکات نایکەم، نایکەی لوتت دەشکێنێ ئاخر خوای تەعالا. ئاخر خوا پێویستی بەو نوێژ و ڕۆژووی تۆ نییە. وەڵڵا هیچ پێویستی بە ئێمە نییە کاکە خوای تەعالا. پێویستی بە ئێمەیە تۆیەکی دروست کردووە لەناو ئەم کەونەیە پێ دەڵێ بە قسەم کە ئەتخەمە بەهەشت بە قسەم نەکەی ئەتخەمە جەهەنەم تەواو هەر ئەوەندەیە. نایکە خۆت زەرەرەکەی کێ زەرەرەکە خوا زەرەر ناکە شەیتان نەیکرد چێ زەرەری کرد لە بەهش نەبوو نەهێنایە دەرەوە هەتا هەتا بۆ جەهنم ناڕوا خۆی زەرەری کرد جاوەی لوتی بەرز بێ لە ئاستی دین خۆی خۆی لوتێشتێ لوتی خۆیشتێنێ خوا محتاجی کەس نییە دەڵێ ئەمرم پێکراوە حەچی لەسەر زەمین هەیە من ملی قرتێنم لە ملی بەم سەری ببڕم ئومیرت ئەن ئوقاتیل الناس یعنی چی ئومیرت کێ ئەمری پێکردوم خوا ئەو خوایی کە کەونی دروست کردووە بە پێغەمبەرەکەی هەڵێ من ئەو مشریکانم نایە بڕۆ سەریان بڕا نامانەوێت ئەی محەممەد بڕۆ یەک بەشەر مەهێڵەرە ئەوەی تیان نییە هەرکەس بە دینی خۆی شتیوان نییە ئومیرت ئەن ئوقاتیل الناس هەتا کە ی پێغەمبەری خوا صلی اللە وسلم ئەفەرمێ حتی یشهدوا ان لا اله الا الله وانی رسول الله ویقیم الصلاة ویؤت الزکاة دەڵێ هەبێ هەمویان شایەتی حەق بدەن بڵێن لە خوا زیاتر نابێ کەس بپەرسترێ محەممەدیش ڕابەرە ئەمروزەی ڕابەر نییە ئەگەر وتت خوا پەرسراوی منە و یەکێکی کەش لە ملی بە ئەگەر وتی خوا و یەکێکی کە و دوانی کە و سیانی لە ملی بە نابێ لەگەڵ خۆیان کەسە ببژێری لا اله الا اللە اللە تعبدو الا اللە کێ ڕابەرتە کێ ئەو پەیامەی کە خوا هێنایەتی ڕۆشنی دەکات و پێغەمبەر صلی الله علیه اذا توا ئەبێ ئەبڕات بەوە بێت کە پێغەمبەر ڕابەری تۆیە و محمد و رسول الله پاشان نوێژەکەی ئەگەر ئەی ئەمە دوو تەواو نەخێر تەواو نییە ئەبێ نوێژیش بکەیت ئەگەر نایکەیت لە ملی بە بە ئیتیفاقی علەمای ئەهلی سوننە ئیلا هەندێک نەبێ لە ملی ئەدرێ بەس ئایا بە کافری ئەڕوا ئەوم ئەوە جەماعەتی علەمایانی دوایین وتویانە نە بە مسلمانی ئەڕوا بەڵام سەحابە هەمووی ئەڵێ بە کافری ئەڕوا زەکات بانێژیش بکە مسلمانە زەکات نەیە لەما فەرمون تەماشای ئەبوو بەکری صدیقە ڕزای خوالێ بێ کە لە دوای وەفاتی پێغەمبەر صلی الله علیه وسلم کە زەکاتیان نەیا بەنو حەنیفە چی لەکردن حروبی ڕیدەتان نەبیستوە قەومەکە نیان دوڵای مەزەکاتمانەیە بە پێغەبەر بەس نایەن بێت تۆ صلی الله علیه وسلم نایەن بێت تۆ ابو بکر جەیشی ئامادە کرد عمر وتی سبحان الله ئالێرەیە عمر ڕزای خوای لەبێ لە هەموو کاتەکانی تر ئەگەر تۆ تەماشاکەی لە کاتەکانی ترا زۆر لەسەر حەق ڕق بووە لەسەر حەق معنای ئەوە نیە تۆ عمرێکت بێتە بەر چاو کابراکی تووڕە و مۆن و خەڵک لی ترسانا لەسەر حەق ڕق بووە دەڵێ قسەم حەقە بۆیە ڕقە بەڵام لەو کاتیان نەرمونیانێکی نوان وتی ئەبوو بەکر چۆن تۆ کەسانێکە کوژی نوێژەکەن ئەڵێ لای لای لەڵام محەممەد ڕسۆ بڕایەن بەخوایە نوێژەکەن هەر لە بەرەی زەکات نایەن ئەبو بەکر خوای تەعالا ئەو دینەی پێ پاراز وتی عومەر ئەوەی فەرق لە بینی نوێژ و زەکات تا لە ملیەیەم نابێ فەرق لە بینی نوێژ و زەکات نوێژەکە ئەبێ زەکاتیش بە ئەوە بوو چوە سەریان قەتڵ عامی کردن بە ئیتیفاقی هەموو سەحابە نوێژیان نەکرد بانیان ئەیە مزگەوتیان هەبوو لا إله إلا الله محمد رسول الله هەموو شتەکانیان نەکرد زەکات نادەین زەکات نادەن سەحابەی کۆ کردەوە ئەبوو بەکر عمر عوسمان علی لە پێش هەمویانەوە بڕۆ لێیانە ئەها برام چۆن بوون کێ ئەی وێرە ئەوە لە کاتێکە جێشێکیان ئامادە کردووە بۆ ڕۆم بڕوە پێغەمبەر سەوسم پێشەوەی وەفات بفەرمێ ئازایەتەکەی ئەوەندە گەورە بوو جێشی وسامی ئامادە کرد پێشەوەی وەفاتکەوتی ئوسامە فەرمو ئەو جەماعتت با لەگەڵ بڕۆن بۆ ڕۆم شەڕی ڕۆم بکەن ڕۆم پێغەمبەر وەفاتی کرد صلی الله علیه و سلم ئوسامە مایەوە نەڕۆیشت ئەبوو بەکر فەرمی جەیشێک پێغەمبەر داینابێ ئەبێ هەر بڕوا بەڵام ئێمە بێ جاری ئاگامان لە داخلیش بێ نابێ کێشە لە داخلە بێ کێشە لە داخلە بێ ئەمە جێش بڕاتە دەرەوە لە داخل کێشەمان هەبێ ئینیارەکەی فەرمی سەحابەی کۆ کردو شەڕی لەگەڵ ئەوە نەشاک ئەوە بوو ئازایەتی و بەجەرجی سەحاب بۆیە هەتا ئەوان پیاو بوون کەس پیاو نەبوو لە ئالی دینەکانی تر هەمووی سەرشۆر بوون بەسکە ئەو پیاوانە نەمان ئەو هەمان لێهات ئەو ئەوامیرەکان و حقوقەکانی تەوحید بەڵام لەوانەیە بڵێ یەکێک ئەی ئەگەر کەسێکی تاک زەکاتی نەداوە ئەگەر کۆمەڵێک بوون هەربیان لەگەڵ دەوڵەتی ئیسلام هاکوتیان زەکات ناین با نوێژ و ڕۆژک ئەو هەیان لێکرێت بەس ئەگەر یەکێک زەکاتی نەیە عقوبەیەکی تری هەیە پێی ناوترێت کافر ئەگەر بڕای بە زەکاتەکە بێت پێی ئەوترێت زەکات نادەی ئەدی بزانین چەند دەفتەر دێ ئەڵێ دە دەفتەر دێ پێنجی جاکەرەوە خەرامەکەیەتی جارێ زەکاتەکەشت بە بێ ئەدەبی واش نەکەی جاریش کە زەکات نەی ئەو عقوبەکەیەتی وی علەما ئەڵێن بە تاک کافر نابێت عقوبەکەی وەیە نیوەی ماڵەکەی مسادەرا کرێ سەد دەفتەرە دێ پەنجایان جیاکەرەوە دەی زەکاتەکەشەی بەلوتشکاوی تەوبەش بکە بە لای خۆی تەعالا ئەو هایە بۆ شێوەیە بێینە سەر بەشی سێهەم. بەشی سێهەم بریتیە لە چیرۆکەکانی بڕواداران و بێبڕوایان لە قورئان هەموو سەرانسەر تۆ تەماشای کە چیرۆکی بڕواداران و بێبڕوایان باس دەکە خوای تعالی چیرۆکی سەرۆکی بڕواداران پێغەمەری پێشەوامان باس دەکا سەڵسم لە قورئان بڕۆ بیخوێنەوە تەماشاکەن لە قورآانە چۆن باسی پێغەمەرمانەکە عليه سەلات وسلام چۆن داوای لەکە کە چی بکە لە دنیایا حاڵی چۆن بووە لە قیامەتا حاڵی چۆنە هەروەها باسی چیمان بۆکە بێ بڕوایان تەماشایان کرد بزان فیرعونەکان لە قورآانە کە خوا باسییانەکە حاڵیان چۆن بۆ چۆن بە زەلیلی ڕۆیشتون ئەوەش عقوبەی بێ بڕوایانە لەبەرەوە ئێوە تەماشای چیرۆکەکانی قورآن کەن چ لە ئاستی پێغمبەران عليه مسلات وسلام چ لە ئاستی ئەوانی کە پیاوچکانن خلافی ئایا پێغمبەرن یان نا وەکو ذوالقرنین وەکو لوقمان وەکو ئەو پیاوەی کە لە سورەتی یاسین هات دیفاعی لە پێغەمبەرەکان کرد و کوژرا عەلەیهی سەڵات وەسەلام وەکو مؤمنی ئالی فرعون جا یەک هەر یەکێک لەمانە بە کورتە باسێکی لێوەر بگرین ذوالقرنینێک خلافێ لە بین علەمایە پێغەمبەر بۆ یا پێغەمبەر نەبووە گریمان پێغەمبەر نەبوو بەڵام بە تاکید مەلیکێکی عظیم بۆ لەسەر ئەو زمینەیە لە سورەتی کەهف نەدان خوێندووە يسألونك عن ذي القرنين ئەو مەلیکە چی کرد شەرق و غەربە گەڕا بە دوای کەسێکە بەرامبەر بەخوا لوتی بەرز بێ لوتی ێشکات ئەوە بوو مەلیک ئەوە بوو مەلیک بە دوای مەسلحەتی خۆیان ناگەڕا بە دوای کۆکردنەوەی گەنجینیان ناگەڕا بە دوای ئەوە ناگەڕا خەڵکەکە بچەوسێنێتەوە خەڵک دوعای لێ بکە کێ ئەمڕۆ ڕازیە لە سەرکردەکانی ئەو سەرزەمینە پێم بڵێن کێ دوعایان بۆ کە بڵێ یا ڕبی خخوای گەۆرە پارێزراوت کە مادام ئەو عدالەتت بڵاو کردەوە لە سەر ئەو زمینەیە هەمووی ناناڵێنێ هەموو خەموو خەفەتمان نییە کێ هەیە بێ خەموو خەفەت بێ ئللا کەسانێک کە لەگەڵ یانا بن شەریکیان بن ئەو خواخوایەتی ئەو شتە بڕە بەڵام زۆرینەی زۆری خەڵک حاڵی چۆنە گوزەرانی چۆنە لەبەرەوە ئەگەر تۆ تەماشای چیرۆکەکانی قورآن کەی دوو شتت بۆ دروست دەبێت یەکەمیان ئازایەتی و شەجاعەت لە حەبوتن قەت سڵ مەکەرەوە چونکە تۆ لە سەرنجام ڕۆی تۆ بەلای خوا یان سەرەکەوی بەوتنی حەقەکەت یان شەهی دەکرێت یان سەرەکەوی یان شەهی دەکرێت هەردووکیان بۆ تۆ چییە پێم بڵێ هەردووکیان سەرکەوتنە بەڵام ئەگەر حەقە نەوت چیرۆکەکانی قورئان وا فێری مامۆستایانی ئاینی یەکەن کە لەسەر حەق یەک یەک لەحزە دوا نەکەون چونکە گەر هاتو دوا کەوتن ئەو خەڵکە بەبێ دین و ئیمان ئەڕوا پەناگرین بەخوا لێی تێگەچێ وەکو ئەمڕۆ واللە خبیر بما تعملون ها سەیری ئاەتەکە کە چەند ترسناکە خبیر بما تعملون وریا بە ئەوەی خوا بۆی داناوی هەر ئەوەیە حەق بڵیت و نەڵێی هەر ئەوەیە کە خوا دایناو ئەبێت لە فلان دقیقە و سەعات و سانیا بمری جا حەق بڵی باشترەیە خۆت خۆت بشاریتەوە لە حەق ئەو چیرۆکەکانی قورآن ئاوان پیشان پێی پیشان ئەیا ئەوهامان فێرەکە نەک دابنیشی بەخوا چیرۆکێکی خۆش و مامۆسای تر بڕۆیتە دەرەوە تەواو نا فێر بە لێی فێر ئەوە ذوالقرنین وەرە لقمان لقمان خلافە ئایا پێغەمبەر بووە پێغەمبەر نەبووە هەر کامێکیان بێ کوڕێکی نەسیحەت دەکا چی پێ ئەڵێ برا بەڕێزەکەم لە پێش هەموو شتێکەوە لا تشرک بالله ان الشرك لظلم عظیم بە مناڵەکە لە کوڕە جوانەکەم شەریک بۆ خوا قەرار مەدە لە غەیری ئەڵڵا زیاتر مەپەرستە هیچ ڕێباز و ڕێبازێ هەڵمەبژێرە تەنها لەگەڵ ڕێبازەکەی خوایە بڕۆ هەر لە مناڵیەوە فێریەکە لە مناڵیەوە فێریەکە عابید بێ بۆ خوا عابید نەبێ بۆ کەسانی تر ئێمە هەر لە مناڵیەوە فێریانەکەین چیان فێرەکەین تەماشاکە کێمان بەیانی مناڵەکەمان خەبەر کردەوە تەمەن شەش ساڵ حەو ساڵان کە لەوێوە نوێژی لێ داوا کراوە ڕۆڵە هەستەوە بانگە نا باب خەوێ سەرمایە بێ گەرمایە بێ ناڕەحەتە ئەی بۆ مەکتەبەکەی ئەستا ئەستا سەخێرە دەی بە شەق لێ یا بۆ مەکتەبەکەی خێرا بڕوە بۆ مەکتەبەکەشی بۆ عیلم نییە مستقبل یەفەوتێ پارەکە یەفەوتێ دەبا بە هەمووتان بوترێ مناڵانتان مستقبلی نییە و پارەی نییە و ڕاتوبەر ناگرێ یان نێرن بۆ مەکتب کورەڵە مەکتب بۆ چیە بڕۆ با بەخێرا سپیکاریە بکە یان کرێکاریە بکە یا خۆت خۆت فێری عملەیە شتێ فێری تیجارەتێ بکە با مستەقبلت نەڕوا کێ بۆ علم مناڵیان نێرێتە مەکتب نەوەله بەس بۆ پارەیە کەواتە بۆ پارە مناڵەکەت هەستان بۆ خوا هەڵە نەسان بۆ پارە لێ ڕحمی پێ ناکەی بەس بۆ خوا ناباب خێ مشکلە کورە خوا مشکلە نییە خوا مشکلە نییە بەس زەکاتەکەی خوا دایناوە بەشی هەموو دنیاکە ئەگەر بەڕاستی بدرێت کە چەندێک بەو دڵە پڕ لە ئیمانەوە خەڵک دەرێهێنێ و ئەیا بە فەقیرۆژە بەبێ منت ئەڵێ و حەقی خوای ناوێرم بزانە خوای تەعالا چەند بەڕەحمە بۆت وایەوە نیە ئەو هەر بە سێ بەشەکەی قورآن لە قورآن ئەوها تێبگەن برا بەڕێزەکەم غەم و خەفەتە دەبێ ئەدەی جگەرێکم بەرێ ئەوە چیە کاکەڵە خەفەتم هەیە ئەدەی لەو ڕۆژانەیە گەنجێکی جوان هاتووە خەفەتی هەیە چوە داوای کچێکی گردو نیان ناوەتە چێتە نادی خواردوێتەوە بە سەرخۆشی هاتووە برایە گەێنای نەسەحەتی بکە ئەوە چی وڵات چی بکەم بەخوایتر خەفەتم هەبوو بزانام کە خەفەتمان هەبێت چی بکەین برا بەڕێزە خەفەت بە چی ئەڕوا؟ غەم و هەژا خەم و پەژارە بە چی ئەڕوا؟ ئا لێرە کۆتایی بابەتەکەمان بە حەدیسێک گەهێنین حەدیسێکی صحیحی پێغەمبەر صلی الله علیه وسلم کە حەدیسەکە فەرمێ لە کۆتایە ينبغي لمن سمعهن أن يتعلمهن هەر کەسێ گوێی لەم حەدیسە بوو فەرزە لەسەر یەبێ فێری بێ نابێ ناکرێ ئێستا گوێتان لەبێ بێ فێری بن ئەبێ حەدیسەکە فێر بن ئەبێ ئەبێ کەلیمەتەکان لەبەرکەن بیکەن بە دوعا لە غەم و خەفەتەکان تا بیڵێن پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی هەر کەسێ گوێی لەبێ ئەبێ لەبەری کا بێ بیڵێ ئەبێ ئەو کەلیماتانە بڵێتەوە بۆی ئەو غەم و خەفەتەی کە هەیەی بڕوە بەمەش ئەڕوا کە ئێستا باسی کردووە ئەمە وتەکەیە اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك خوایە من عبدی تۆم کوڕی عبدی تۆم کوڕی کەنیزەکی تۆم واتە دایک و باوکمان عبد و کەنیزەکی خوان خۆشمان عبدی خواین ناصیەتی بیەدیک نێوچاوانم بەدەستی تۆیە خوایە ماڵین فیە حکمک ئەو ئەوەی زانیوتە لە حەقی منا لە علمی غیبی خۆتا کە بەسەر من یەت ئەبێ هەر ئەوە بێ واتە ئیمانم بە قەزا و قەدەری تۆ هەیە خوایە ئەوەی بۆت نووسیوم هەر ئەوەیە عدل فی قضاؤک ئەوەی لەسەر منت نووسی و عدلە هیچ زوڵمێکی تیانە چیم بەسەری هەمووی عدالەتی خۆتە واتە من لە نێوان عدالەت و لە نێوان فەزلی تۆ یاژیم ئەی خی تعالا ئەگەر شتێکت دامی و پێی بەختەوەر بووم ئەوە فەزلی خۆتە ئەگەر تووشی مصیبەتێک بووم ئەوە عدالەتی خۆتە زوڵمت لە من نەکردووە علیه الصلاة والسلام او او استاثرت به في علم الغیب عندك یا پێ فێری کەست نەکردووە لە علمی غیبی خۆتا دادناوە بە کەست نەوتو ئەمەش دلیلە لەسەرەوەی خوا ناوی بێکۆتای هەیە ها زۆر کە زەڵێ خی تعالا نەوەۆ ناوی هەیە و بەس نا ئەو حەدیسە بەغڵت تێگەیشتون حەدیسەگەڵێ ئەگەر تۆ نەوەۆ ناوی خوا بژمێری لە نێوان ئەو هەموو ناوانەی کە کەس نازانێت چەندە ئەوە خوا ئەیخاتە بەهەشت بە شەرتێ ئیشی پێ بکە و تێی بگا و بەو ناوانە کار بکە کەواتە ناو هەیە خوا لە لای خۆی دایناوە حتا بە پێغەمەریشی نیاوە سەل لە وسلم ئەو ژێکێکە لە گەورتین بەڵگەکان کە پێغەمەر غیب نازانێ پێغەمەر علمی لەو حقڵەمی نییە پێغەمەر بەشەرێکە فەرمی نەمانە بەشەڕ و مثلکم یو حایلەیە من بەشەرێکم وەحیم بۆیە ئەوەی بۆم دێ هەرەوەندەیە ئەوەشی بۆم نێ نا نایزانم باشترین بەڵگەژەوەی پێغەمە زانی سە لە الله لەسلم کەی ڕۆژی قیامەتە زانی هەمووتان ئەزانن کە جبریل لێی پرسی ڕۆژی قیامەت وتی نە منیش و نە تۆش ئەی جبریل نازانین کاتە خوا لە لای خۆی شاردوێتەوە ئەن تجعل القرآن دوایەوەی بەم شێوازە جوانە داوات کرد پێغەمبەر نهات صلی الله عليه وسلم بڵێ چی خوایە بۆ خاتری پیاوچکان و خوایە بۆ خاتری ئەو زعیفانە و خوایە بۆ خاتری دار و بەرد و خوا نا هەبزانە بەچی داواکە بە ناوەکانی خۆی تعاالە بە ذاتی خوا داواکە ان تجعل القران ربيع قلبي تۆ قورئان بکەی بە بەهاری دڵم یعنی دڵم بەوە بگەشێتەوە بەو قورئانە نا براکەم بەجگەرە دڵێ گەشێتەوە برا مسلمانەکەم بە پێشی عرق دڵێ گەشێتەوە برا مسلمانەکەم کە کاتێک بێتاقەت و خەفەت بارە بێچێتە ئەو بازارە پیاسەیەک ئەکات و چاوی لە چوار ئافرەت بێ دڵێ گەشێت وڵێ بابچم خەمێک بە بابم تااقەتم نییە لە ماڵەوە دانیشم خەمەکەی بەچی بەبایە بە نەزەرکردن نا بە قورئانەکەی خوا قورئانەکە بکەرە بەهاری دڵت بەهاریش بۆ خۆ دەزانی ئەنواع و ئەشکال گوڵی تایە ئەنواع و ئەشکال سورەت و ئاەتمان هەیە دڵتی پێ برازێنەرەوە ئەو پاشانە فەرمێ وە نورە سەدری بیکەی بە ڕۆشنایی سنگم خوایە وە جەلا حوزنی بیکەی بەلابەری خەفەتەکانم سەیریکە خەفەت لە شتی ڕابردووە خورێخ ئەڵی ئەڵێ ئەڵە خەفەتم هەیە بەخوا فلان شت ڕوویاوە خەفەتە خۆم یانی لە شتە ڕابردووەکان تۆ خەفەتت هەیە وەدەها بە هەممی لابردنی خەم هەم خەمە خەم چی ئەوەیە کە ئێستا شتێک ڕوویاوە ئێستا حالیان شتێک ڕە تۆ خەم ئەڵێ بەخوا ئەو خەمم هەیە کات خەفەت بۆ ڕابردووە هەم بۆ ئێستەیە چیشمان هەیە تەماشای کەلیمەی هەم بکەن لەگەڵ غەما دەڵێ وئین کان متعلقا بواقع الانسان وحاضره فهو غم غم لە زمانی کوردی خۆمانە ناوبراوە بە خەم خەم بۆ ئێستەیە هەممان هەیە هەم کە لە حەدیسەکەی باسی کردو بۆ داهاتووە یعنی ئێستا ئێمە سێ شت لەبەر دەمانە ڕابردوو ئێستا داهاتوو ڕابردوو تۆ خەفەتی لێ خۆی هەموو خەفەت لە ڕابردووتان ناخۆن لە کەم و کوڕێکانتان لە گوناحەکانتان داهاتوو پەرۆشی لە داهاتووە ئەترسی خەوفت هەیە ئەڵێ ئەبێ چیم لێ بەسەر بێ ئێستەش چییە خەمی ئەو لەحزەیە هەیە ئەگەر تۆ بێت و ئەمە بڵێ هەر سێشتەکەت نابێت بۆ چونکە تۆ قورآانەکەی بەسەر مەشقی خۆت تۆ قورآانەکەی بەڕابەری خۆت بە هیچ شێوازێک تۆ چی نابی وێڵ نابی لەو دنیاە وابن عبدک هەر باوکیشم عبدی تۆیە وابن امتک دایکیشم هەر کەنیزەکی تۆیە کەواتە تۆ لێرە اعترافت کرد کە تۆ هی خوای تۆ هی خۆت نیت چجا هیچ کەس کەسێکی کەبی تۆ بۆ خۆت هەوا و ئارەزوی خۆت ناپەرستی چ چای هەوا و ئارەزوی کەسێکی کە پەرستی تۆڵێ من عبدایەتی بۆ خواکەم ئەمە اعتراف و بە عبدایەتی ئەوە یەک ئەبێ ئەوە بیر لە حەدیسەکە بکەیتەوە نقطەی دووهەم ئەسڵی دووهەم ئیمانت بە قەزا و قەدەر هەبێ تۆڵی چی ئەڵێ ناسیەتی بیەدێک ماضن فیە حکمەوە قەزا و قەدەرە خوایە من لەسەر ئەو نەخشەیە ڕم کە تۆ دادناوە تە بەناگادار بن پێشەوەی مەخلوق دروست بێ خخوای تەعالا هەموو شتێکی زانیوە ئەزانێ ناوت چییە کوڕی کێی ئەزانێ بەهشتی دیا جەهنەمی ئەزانێ باشەکە یا خراپ ئەزانێ آخر لقمەکامێکە تۆی خۆی ئەزانێ هەموو گەڵاکانی سەر زەمین ئەبارێ لە کەی ئابارێ کەی ئەبارێ ساڵەکانیش عەدەدیان چەنە و عەدەدیان چەنیە چەند بیری لێ بکەیتەوە زۆر زەحمەتە ئەبێ بترسی لە بەردەمی ئەو خوایە ئەوە قەدەری خوای تعالی تۆ ئەڵێ خوای من اعتراف بکەم جا لێرەیە زۆر کەس ئیشکالی بۆ دروست دەبێت دەڵێ باشە کە خوا ئەوەی لەسەر من نووسێ من گوناحم چییە ئەمە زۆربەی شێوعی و مارکسی و لینینەکان ئەمشتار لەگاتی خۆشە بێ بڕوانەکان ئەمانیان هێناوە یاخود کەسانێک هەبوون پرسیاریان کردووە نەک لە ڕوانگەی ئینکاریەوە بەڵکو لە ڕوانگەی زانینەوە یانیز بزانن صحابە بە پێغەمەریان و سەلا سەلم کە خوانوسیەتی ئەمە بۆ عملکەین ئەوە لە ڕوانگەی ئینکاریەوە نەبوو ها پرسیان ئەیان پرسیان شتەکە بزانن تۆش بە دڵتایە شەرنیە کەسی ئەو قسەی کرد بڵین کافرە بەڵام هەیە بە کوفرەوەیکە یانی ئەچێ زینا ئەکا قتڵ ئەکا ئەڵێ کە پێی ئەڵێ ئەڵێ کاکە من خوا لەسەری نووسیوم لێم گەڕ تۆ ناڵی خوا هەیە هەموو شتێکی زانیوە ئێوە لەسەری نووسیوم نەیکەم ئێمە ڕەتمان بۆ ئاناوەی ئەڵین دە نوێژیش بکە بڵێ خوا لەسەری نووسیوم دە دەرگای ماڵەکەت بکەرەوە بابێ قاسە دۆلارەکەت بدزێ بڵێ بەخوا خوا لەسەری نووسیوم باوت زەوی بە قسە ناکەم دەبا ژن و مناڵت فەساد کەن و بڵێ وەڵا خوا نووسێتی من قسە ناکەم ئەی بۆ بەوە قساکەی ئێوە شە خوانەی نووسیوە بەس تۆ نازانی خوان چی نووسیوە ئەبی ئاگاداربی بۆیە خخوای تعالا بە دریان نەخاتەوە ڕاستە خوا مشتێکی زانیوە بەس تۆ چوزانی دەوە خوان نووسیوێت لە مەسلەی قەزا و قەدەر کێشە زۆرە بێ ئاگادار بین ورد بین لەسەری خی تعالا هەموو شتێکی زانیوە دەزانێت تۆ چیەکەی چی ناگەی جالێریا بۆ ڵێڵی خی تعالا هەچێک تۆیەکی تۆ حەکەمی عدلی پاشان یەکی چکە لە ئەسڵەکان لەو حەدیسەیە ئەوەیە کە تۆ داواکەت کرد بە ناوە پیرۆزەکانی خوا ئەسئەلوکە بکل اسم هو لك بە هەموو ناوەکانی تۆ داواکەم نهاتی بڵێ بۆ خاتری پێغەمەر و ئادەم و نوح و هەموو قورآن بگەڕێ ئەوەی تیانێ هەموو قورآن بگەڕێ ئێستا لەوانەیە کەسێک بڵێ ینی ناکرێت بڵم بۆ خاتری پێغەمەر سەڵاوسم ئەڵین ئەگەر جایز بە خوای فەرموو ئەیوت وەلی ڕسوولی ئەسما و حوسنا فەدعو بیا بەس نەیوت وەلی ڕسوول وتێتی وەلی الله الأسماء الحسنى فەدعو بیا هاوبەشە نا هاوبەشی نییە کاتە هاوبەشی بۆ زیاد مەکە لێرەیە لە دوعاگەیا فەرمی خخوای بە ناوەکانی تۆ داواکە یەکێکی کە لەوانەی کەوا پێویستە بزانین ئەوەیە لە مەسلەی ئەسما و سیفات وەکو ئیشارەتیشمان پێە خواناوی زۆرە بێپایانە نەوەنۆ نییە خوا بەس نەوەنۆی هەیە وەکووت من حەدیسەکە حەدیسی صحیحە کاڵێ نەوەنۆ ناو بژمێرە بەڵام پێ دەڵێ لە نێوان ناوەکانی خواکە کەس نازانێت چەندە هەرکەس نەوەنۆ ناو کە بە صحیحی لە قورآن و سنە هاتبێ ئەگەر ئێمە تەماشای قورآن و سنە بکەین لە نەوە نۆ زیاتریش هاتوو کاکە بەس تۆ نەوە نۆ ئەژمێری کە ئیتیفاقی لەسەر بێ لە قورآن و لە سنەی صحیحە و معناکانی بزانە وخوای تعالی ان شاء الله باذن خوای اتخاطه بس بس بشته ایشی پێ بکەی ها خۆ شەیتانی ژەیزانی کاکە بەزیشی پێ نەکرد شەیتانی زانی خوا ئیلا یەک لە ناوەکانی ئیلا بەزیشی پێ نەکرد وتی نا من سەجدە بۆ ئادەم نابم تاو بڕۆ بۆ جانە با سەد جاری بزانی ئیلا الله ئیلا ئیسپادە پێ ناگەێنێ ئەوە کاتی ئەوە نیە ئەو کاتی عەرەبە پێپەتەکان بوو ئەوە هی ئەمە نیە ئێستا بزە تەقدممانێ و حەضارەمانێ و تەکنۆلۆژیامانێ و قورآن و خوا پێغەمەر و باشمان بۆ چی ئێمە ئەو هاە مەسەلەکە جا لە حەدیسەکە پێمان ئەڵێ چی دەڵێ بڵێ قورآن بکەی بە بەهاری دڵم غە مخەفەتەکانمی پێلا بێ خخوای تا دەڵێ ئللا خوا خە مخەفەتی لابە و هەر کەسێکیش ئەم حەدیسەی بیست جاریچکای خوێنمەوە ئەڵێ قال ئەجەل ینبەغی لمن سمعهن ان یتعلمهن بەڵێ هەر کەس گوێی لێ بووە بێ فێری بێت جا ئیشەڵا دوعای هەموو حوزنە لەناو ئەورادەکانە مەوجودە لەناو حسن المسلمە لەناو چەنەها شوێن و لەبەری بکە ئینشاءالله کە غەمت هەبوو بیخوێنە واللهی بەبێ ڕیا و سمعاڵێم واللهی العظیم چەند جارم خوێندێتەوە خواخەم و خەفەتی لابردو